هیجرەت بەرەو ڕەحمەتی ئیلاهی. هەڵهاتن لە گوناهەکان و چوونە دەرگای ڕەحمەتی ئیلاهی. ئینجا جێنەهێشتنی ئەو دەرگایە هەتا ئەو کاتەی فەرمانی لێخۆشبوون دەردەچێ، ئەمەش بۆ خۆی هیجرەتێکە. ئەم ئاه و ناڵەیە چەندە جوان گوزارش لەمە دەکات. ئەگەر دەریشی کەیت جگە لە تۆ کێ هەیە بەزەیی پێدابێتەوە؟ ئەو مرۆڤەی کە گەڕانەوەی بۆ ناو گوناهەکانی پێشووی پاش ئەوەی وازی لێهێنابوون بە ئەندازەی چوونە ناو دۆزەخ بەلاوە سەخت و ئازار بەخشە مرۆڤێکە بە تەواوی مانا و بە بەردەوامی لە ڕێی هیجرەتدایە ئەو مرۆڤەی دوا بەردەکانی سنووری بازنەی کارە حەڵاڵەکان وەک کێڵگەیەکی پڕ لە مین دەبینێ و هەرگیز نزیکی ناکەوێتەوە و بەردەوام وریای دەست و قاچ و چاو و گوێ و زمان و دڵیەتی، مرۆڤێکە تا کۆتایی ژیانی هەر بە ڕێبواری ڕێی هیجرەت هەژمار دەکرێت، جا ئەم مرۆڤە چ بێتە ناو خەڵک و لەگەڵیاندا بژی، یاخود بخزێتە کونجێک و خۆی لە هەموو شتێک داببڕێت، ئەوا کۆچی پیرۆز هەمیشە لە قوڵایی ناخیدا هاوسەفەری ڕاستگۆ و دڵسۆزیەتی. ئەوەندە هەیە کە لە دابڕاندا ڕەهەندێکی جیاوازی هیجرەت نومایان دەبێت. مرۆڤ لەوێدا دەگاتە مەقامی انس باللە و بە نەفاحەتی ئیلاهی سەرفراز دەبێت. لە لایەکی ترەوە فەرموودە پیرۆزەکە، دەلالە، یان هیچ نەبێ ئیماء و ئیشارەی تێدایە بۆ ئەم چەند لایەنەش. یەک. نیەت ڕۆحی کردەوەیە. کاری بێ نیەت بە مردوو دادەنرێ. دوو. نیەت ئیکسیرێکی نوورین و پڕ نهێنی ئەوتۆیە کە کاری چاکە دەگۆڕێت بە خراپە و خراپەش بە چاکە. سێ، کردەوەکان تەنها بە نیەت دەبن بە کردەوە. هیجرەتی بێ نیەت بریتییە لە گەشت و گوزار. جیهادیش زۆرداری و خۆسەپاندن. حەجیش سەفەرێکی خۆهەڵخەڵەتێن. نوێژیش وەرزشێکی جەستەیی. ڕۆژووش جیاوازیەکی نابێ لەگەڵ پارێز و ڕێجیم. تاکە شتێکیش کە هەر یەک لەم عیبادەتانە بکات بە پەڕ و باڵ و خاوەنەکەی بەرەو بەهەشتی بێ پایەن بخاتە پەرواز، نیەتە. چوار. بەهەشتی هەمیشەیی پاداشتی نیەتی بەندایەتی هەمیشەییە، دۆزەخی هەمیشەییش بەرهەمی ویست و نیازی ئینکاری ئەبەدی و کوفری هەتاهەتاییە. پێنج، مرۆڤ لە سایەی نیەتەکەیەوە دەتوانێ بە کۆششێکی زۆر بچووک و خەرجێکی زۆر کەم، شتانێکی زۆر گەورە و بەنرخ بەدەست بێنێت. شەش، ئەو کەسانەی سەرمایەی نیەتیان بە باشی بەکاردەهێنن، دەتوانن هەرچی موڵکی دنیا هەیە بە دەستی بێنن. حەوت، دنیا و ئافرەت لەگەڵ ئەوەی بە جۆرێک دروست کراون کە ئامادەی بوونە نیعمەتیان تێدایە، کەچی خراپ بەکارهێنانی ئەم نیعمەتانە یاخود ڕێک نەخستنی پەیوەندی و مامەڵەکان بە گوێرەی پێوەرە شەرعییەکان وا دەکات کە ئەم نیعمەتانە جێی ڕەزامەندی خوا و پێغەمبەرەکەی بگرنەوە هەر بۆیە لەوانەیە لەو دەمەدا کە چاوی بڕیوەتە قازانج و چاوەڕوانی دەستکەوتە، ئەم دووانە، دنیا و ئافرەت، هەموو شتێکی لە کیس بدەن. جا ئەمانە و چەندین بابەتی وردی هاوشێوەی ئەمانە، وێڕای ئەوەی کە هەر یەکەیان بۆ خۆی سەرباسێکی سەربەخۆیە، کەچی لە گوفتاری ئەو سوڵتانی گوفتارەدا صلی اللە علیه و سلم، ئەو سوڵتانەی کە لە گەردیلەیەکدا خۆر دەردەخات و دەریایەکیش لە دڵۆپێکدا کۆدەکاتەوە، تەنها سێ چوار وشە بەسن بۆ دەربڕینی ئەو ناوەڕۆکە مەزن و بێشومارانە. بەڵای زمان و دەست. دووبارە لە یەکێک لەو فەرموودانەی ئیمامی بوخاری و ئەبو داود لە، گەنجێتی جوامع الکلیم، ی پێغەمبەری خواوە بۆمان دەگێڕنەوە، پێغەمبەری پێشەوامان صلی اللە علیه وسلم دەفەرموێ. المسلم من سلم المسلمون من لسانه ویده، والمهاجر من هجر ما نهی اللە عنه. مسوڵمانی ڕاستەقینە ئەو کەسەیە کە مسوڵمانان لە زمان و دەستی ئەمین و بێوەی بن. موهاجیری ڕاستەقینەش ئەو کەسەیە کە پشت هەڵدەکات لەو شتانەی خوای گەورە نەهی لێکردوون. ئیمانداری نمونەیی، ئێستا با بە کورتی فەرموودەکە شی بکەینەوە. لە سەرەتای وشەی، المسلم، دا لامی ناساندن بەکارهاتووە، هەمان شت لە وشەی، المسلمون، یشدا دەبینین، ئەو واتایەش کە ئەم دوو لامی تەعریفە دەگەیەنێت بریتییە لە، ئیمانداری نموونەیی ئەو کەسەیە کە بە دڵ و بە گیان چووەتە نێو کەش و هەرێمی ئاشتی و ئارامی و ئاسایشەوە و، خۆی تێدا تواندوەتەوە بۆیە نە بەزمانی و نە بەدەستی خراپەی بۆ هیچ کەسێک نیە لێرەدا باس لە موسوڵمانی سەر پێناس یان ئەو کەسە نیە کەوا دەردەکەوێت و لافی ئەوە لێدەدا کەوابێ بەڵکو لەو ئیماندارە ڕاستەقینە نمونەییە دەدوێ کە وێنەی لە هەموو زیهنێکدا نەخشاوە بەڵێ بەکارهێنانی لامی تەعریف بە مەبەستی عەهد ئەم واتایانە دەچۆڕێنێتە بۆتەی هزرمانەوە. واتە بە گوێرەی دەستوری. ان اطلاق الذکر یصرف نحو کمال الوصف. کاتێک دەوترێ ئیماندار، بەراییترین وێنە کە لە زیهنیدا دروست دەبێت وێنەی کامڵترین ئیماندارە. ئەو ئیماندارەش کە لە فەرموودەکەدا ئاماژەی بۆ کراوە، ئا ئەم جۆرە ئیماندارەیە. دەرککردنی کەسی ئاسایی بەم وردەکارییانەی زمان کارێکی هەروا ئاسان نییە، چونکە ئەم کارە تەنها بۆ ئەوانە دەلوێ کە لە حوجرە و مەدرەسەکاندا یان لە خزمەتی مامۆستایەکدا چۆکیان داداوە و هەگبەی زانستی خۆیان لە توێشووی زانستی زمانەوانی و وردەکارییەکانی ڕێزمان پڕ کردووە، بەڵام خۆ پێغەمبەری خوا علیە الصلوة والسلام هیچ کام لەمانەی بە خۆوە نەدیوە. ئەمەش ئەوە دەگەیەنێ کە قسەکانی ئەو لە خۆیەوە نین، بەڵکو ئەو قسانە دەکات کە مامۆستای ئەزەلی جل جلاله فێری دەکات هەر بۆیە لە گوفتار و دەربڕینەکانی پێغەمبەری خوادا صلی اللە علیه وسلم هەموو تایبەتکاری و وردەکاریە زمانەوانیەکان ڕەچاو کراون و بچوکترین ناتەواوی تێدا نابینرێت. با بگەڕێینەوە سەر فەرمایشتەکەی خۆمان. مسوڵمانی ڕاستەقینە مرۆڤی دڵنیایی و ئاسایشە، بە چەشنێک کە هەموو مسوڵمانان دەتوانن بێ دوو دڵی ڕوو وەربگێڕن و لێی دڵنیابن، چونکە دەزانن کە هیچ زیانێکیان لەوەوە پێناگات، بۆ نمونە، ئەگەر پێویستی کرد خێزان و خانەوادەکەیان ئەمانەتی یەکێک بکەن ئەوا بێ هیچ چاو لە دوومانێک دەتوانن ئەمانەتی ئەوی بکەن چونکە هەمووان لە دەست و زمانی پارێزراون ئەو کەسەی کە لە مەجلیسێکدا لەگەڵی دانیشتووە پاش ئەوەی کە مەجلیسەکەش بەجێدەهێڵێت لە پاشملەی خۆی ئەمینە چونکە دڵنیایە کە نە غەیبەتی خۆی دەکەن نە گوێش بۆ غەیبەتی کەسانی دی ڕادەگرن. ئەم جۆرە مسوڵمانە چەندە لە خەمی شەرەف و کەسایەتی خۆیدایە، ئەوەندەش بە تەنگ شەرەف و کەسایەتی کەسانی ترەوەیە. تا گەدەیەکی برسی مابێ، خواردن چییە ئەم نایزانێ، تا تینوێک وەستابێ، قومێک ئاو بۆ خۆی بە ڕەوا نابینێ. دەژی، بەڵام تەنها لە پێناو ژیاندنی کەسانی تردا. هەر ئەمەندە نا، بەڵکو لە پێناو بەرامبەرەکەیدا، زۆر بە ئاسانی دەستبەرداری هەست و چێژە مەعنەوییەکانیشی دەبێ. ئێمە هەموو ئەم واتایانە لە لامی تەعریفەکەی سەرەوە هەڵدەگۆزین، کاتێک وەک ئامرازێک بۆ حەسر بەکار دێن. سیلم و موسوڵمان. تایبەتمەندیەکی تری فەرموودەکە بەکارهێنانی ڕەگەز دۆزیە ئەوەتا وشەی موسلیم و کرداری سەلیمە هەردووچیان داتاشراوی هەمان چاوگن ئەویش سیلمە جا لەبەر لێکچوونی هەندێک لە پیتەکان ڕەگەز دۆزیەکی ناتەواو واتە ئەلجیناس ناقس لە نێوانیاندایە بەڵام بابی هەردوو وشەکە جیاوازن هەروەها ئەم لێکچوون و جیاوازی ئەوەشماوە بیر دێنێتەوە کە مسلمان ئەو کەسەیە کە هەموو کار و بارێکی ژیانی لەسەر خولگەی ئاشتی و ئارامی و بێوەییدا دەگوزەرێنێ، خۆی داوەتە دەست جازیبەیەکی ئیلاهی ئەوتۆ کە هەموو جموجۆڵێکی بە گوێرەی ئەو چەقە هێزە بەڕێوە دەچێت. سەلام لە هەموو کەسێک دەکات، بیناسێت یان نەیناسێت، بەمەش ئاڵای خۆشەویستی لە هەموو دڵەکاندا بۆ هەڵدەدرێت. کاتێکیش لە نوێژ دەبێتەوە سەلام دەداتەوە، هەرچی ئینس و جین و مەلائیکەت و بوونەوەرانی خاوەن شعوریشن هەر هەموویان وەڵامی سەلامەکەی دەدەنەوە. تەنانەت ئاڵوگۆڕی سەلام لەگەڵ ئەو بونەوەرانەشدا دەکات کە ئەم نایان ناسێت. جگە لە موسڵمانانیش هیچ کەسی تر نەبووە ئەوەندە گرینگی بە سەلام کردن بدات و بەو جۆرە بڵاوی بکاتەوە و برەوی پێ بدات. هاتنە ناو ئیسلامەوە بە هێنانە جێی ڕوکنگەلێکی وەک کەلیمەی شەهادەت و نوێژ و ڕۆژو و زەکات و حەج دەبێت. ئەمەش خۆی لە خۆیدا واتای شوێنکەوتنی فەرمانی، ادخلو فی السلم کافە. هەموو بە جارێک بچنە سیلمەوەیە و چارۆکە هەڵدانە لە دەریای سیلم و سەلامەتیدا. جا ئەو کەسەی خۆی داوەتە دەست شەپۆلەکانی ئەو دەریایە هەموو حاڵێکی بۆنی سەلیم و ئیسلامی لێ دێت و جگە لە چاکەش کەس چاوەڕێی شتێکی تری لێ ناکات. نوری نەمر.